زەلیلی و بچوکی و ڕیسوایی بۆ ئەو کەسانە بێ کە سەرپێچی فەرمانەکانی من دەکەن کەسێک خۆشەویستی خوا ساسم دوعای لێ بکە کەسێک پێغەمەری خوا ساسم بفەرمیێت سەرشۆر و زەلیل و بچووکە چۆن خۆشی دەبینێت ئەوەی مخالفەی فەرمانی پێغەمەری خوا بکە ساسەلم بە پێچەوانەی سونەتەوە هەڵبسێ وە ترک الذنوب حیات القلوب وە خیر لنفسک عصیانها سبحان اللە لە دڵێکی پڕ لە ئیمان و زیندووە ئەم قسە جوانە بە قوەتە دەرەچێ ئەفەرمێت ئەبینم تاوان دڵی ئینسان دەمرێنێ دڵێک بمرێ لە کوێ هەست بە خۆشی دەکات دڵەکانی ئێمە لە مردنەوە نزیکترە نەک لەوەی کە زیندوو بێت ڕایت و الذنوب تومیت القلوب ئەبینم گوناه و تاوان دڵی ئینسان دەمرێنێ قورآانە خوێنین گوێ لە قورآانەگەین دڵەکانمان هەردا ناچەڵکی وقد يورث الذل إدمانها بەردەوام بوون لەسەر تاوان و خراپە ئینسان زەلیل و سەرشۆڕ دەکە ئینسانێکش کە زەلیل و سەرشۆڕ بێ لەکی هەز بەخۆشی دەکە وترك الذنوب حياة القلوب وازهێنان لە گوناه و تاوان ژیان بۆ دڵت دروست ئەکات دڵەکەت ئەژێنێتەوە دڵەکەت زیندوو دەکاتەوە بۆیە باشتر وایە بەردەوام مخالفەی نەفس و هەوا و ئارەزوی خۆت بکەیت چونکە بەرەو جەهنمت دەبات کەواتە خۆشەویستان گونا و تاوان وای لە ئێمە کردووە هەست بە خۆشی و شادی ناکەین و دەیەها خاڵی تریشێکە ناتوانانی لە باسی کەین بەڵام ئەوەی گرنگ